لە ئاژەڵەکەما بینمەوە تەسلیم نابێ ئامادە نابێ کە ڕابوەستێت ئیش و کارەکەم جێبەجێ ناکە وەمڕەتی خێزانەکەی شوێنوارەکەی لەوە بینێتەوە بە قسەی ناکە خێزانەکەی بە گژیاچێ شەڕی لەگەڵاکە مطیع نابێ بۆی زۆربەی هەرە زۆری ئەوانەک ئەگەڕێتەوە بۆ گوناهی کابرا یا ماڵ و مناڵەکەی یەک مناڵ بە قسەی ناکە چی بڵێ بەرامبەری ڕاوەستێتەوە ئەو باو کەسانە بە خۆیان نابستە بزانە چ گوناهێکیان کردووە و بەردەوامن لەسەر ئیستیخفاریان نەکردووە خی گەورە بەو شێوەی عقوبەیەدا ئاوها پێی دەرەخا لەو دەرگایەوە لەو ڕێگەیەوە پێی دەرەخا